بەڕاستی ئێمە قورئانمان لەو شەوەدا ناردوەتە خوارەوە بۆ پێغەمبەر کە ناوی لەیلەت القەدرە، مەبەست لەم ناردنە خوارەوە دەست پێکردنی ناردنە خوارەوەیەتی، ئەگینا ناردنە خوارەوەی هەمووی بیست و سێ ساڵی خایاندووە. وما ادراک ما لیلە القدر. تۆ چوزانی لەیلە القدر چیە و چ پایەیەکی هەیە؟ لەیلە القدر خیر من الف شهر.